پاری حوت ڕێگەیەکی ئاسان بۆ دەستخستنی لێهاتووی لە گفتوگۆدا لەم کۆتاییانەدا بانکهێشت کران بۆ بەشداریکردن لە میوانیەکی بریزدا من وەک خۆم یاری بریج ناکەم چونکە ئامادەبوون لەم کۆڕەدا بە مەبەستی یاری برنج نەبوو بۆیە پێویست ناکات ڕوونی بکەمەوە کە بریج چییە چونکە خۆشم بە تەواوەتی لام ڕوونیە بەڵام لەم کۆڕەدا خاتونێکی لێبوو کە ئەویش یاری بریجی نەدەکرد بەڵام یاریەکی سەرنجڕاکێشتری بۆ من ئامادە کردبوو ئەم خاتوونە لە کاتێکدا لە تەنیشت منەوە دانیشتبوو، ئەو دۆزینەوە سەرنجڕاکێشەی خۆی بۆ باس کردم، ئەو وتی، نزیکەی نیو سەعاتە بیر دەکەمەوە کە ئێوەم لە کوێ بینیوە، گەیشتمە ئەو ئاکامەی کە ئێوە ماوەیەک بەڕێوەبەری دامەزراوەی لاول تۆماس بوون و هاوڕێ لەگەڵ مندا چەند جارێک بۆ ئەوروپا سەفەرمان کردووە. ئێوە هەمیشە لە ئامادەکردنی دەقی وتارەکاندا یارمەتیتان دا و چونکە وتارەکانی من دەربارەی گەشت و گوزار بوو لەبەر ئەمە دەبوو دەربارەی ئەو شوێنانەی کە گەڕابووم باسم کردایە. بەڕێز کارنگی، ئێستا دەمەوێت دەربارەی ئەو شوێنە سەرنجڕاکێشانەی کە گەڕاون و بینیوتانە قسەم بۆ بکەن. ئەم خاتوونە لەبەرئەوەی دەنگەدەنگی ئەوانی تر ڕێگەی ئاخاوتنمان لێ نەگرێ، دەستی گرتم و بردمیە کەنارێکی چۆڵ و لە تەنیشت یەکدا لەسەر کورسییەک دانیشتین و ئەو بەبێ ئەوەی چاوەڕیی پرسیاری پێشوو بکات وتی، بەم تازەییانە لەگەڵ مێردەکەمدا لە ئەفریقیا گەڕاومەتەوە. منیش خۆنەویستانە وتم، ئەفریقا؟ چ سەرنجڕاکێشە! هەمیشە حەزم کردووە ئەفریقا ببینم و بەڵام هەرگیز هەلێکم بۆ هەڵنەکەوت کە قاچم بگاتە ئەوێ. ئەگەرچی جارێکیان لە میانەی سەفەرێکی بە کۆمەڵدا ناچار بووین بیست و چوار سەعات لە یەکێک لە شارەکانی ئەفریقادا بمێنینەوە بەڵام ئەوێ تەنها شارێک بوو، شوێنی مانەوەی ئێمەش تەنها یەک میوانخانە. ئەرێ بەڕاست خاتوون ئێوە چوونەتە ڕاوگە گەورەکانی ئەم کیشوەرە؟ ئەگەر چوبێتنە ئەوێ بەڕای من لە کەسانی تر زۆر بەختەوەرترن و من ئیرەییتان پێ دەبم تکایە لە باسی ئەفریقا بۆم بڵێن. ئازیزان ئەم خاتونە ماوەی چل و پێنج خولەکی تەواو دەربارەی گەشتەکەی بۆ ئەفریقا دوا و ئەو چیدی لەمنی نەپرسی لە کوێ بووم و چیم بینیوە ئەو چیدی حەزی نەکرد من دەربارەی گەشتەکانم قسەی بۆ بکەم ئەوەی کە ئەو دەیویست تەنها یەک گوێگر بوو کە دەربەستی قسەکانی ئەو بێت و ئەو بتوانێت خۆراکێکی گونجاو بۆ تێرکردنی خۆویستیەکەی خۆی دەست بخا کە ئەو خۆراکەش گوێ شل کردن بوو بۆ ڕوونکردنەوەکانی ئەو دەربارەی سەفەرەکانی. ئایا ئەو نائاسایی و شاز بوو؟ نا. زۆربەی تاکەکان بەم جۆرەن. بۆ نموونە، چەندێک لەمەوبەر لەگەڵ پسپۆڕێکی بواری جیا کە ناوبانگی زۆری هەبوو لە میوانییەکدا کە لەلایەن جیم دال گرینبرگ یەکێک لە بڵاوکەرەوەکانی شاری نیۆیۆرکدا ڕێکخرابوو، ئاشنایەتیم پەیدا کرد، چونکە پێشەوە هەرگیز لەگەڵ کەسێکی وەهادا ڕووبەڕوو نەبوومەتەوە. ئەوا دەربەستی قسەکانی ئەو بووم. بە جۆرێک سەرنجم ڕاکێشرابوو کە لێواری کورسێکەم نیشتبوو، گوێم لە قسەکانی گرت کە بە دەوری گژوگیا جۆربەجۆرەکان و باخچەی ماڵان و پەتاتەدا دەسوڕایەوە. منیش لە ماڵەوەمان باخچەیەکم هەیە و ئەو لەو پەڕی سۆز و میهرەبانییەوە پیشانی دام کە چۆن دەتوانم هەندێک لە کێشەکانی تایبەت بە باخەوانی خۆم چارەسەر بکەم. هەر بەو جۆرەی کە ئاماژەم بۆ کرد ئێمە لە کۆڕێکی شێوەدا بانگهێشت کرابووین و لەوێ کۆمەڵە میوانێکی لێ بوو. بەڵام من تێکڕای یاسا و ڕێساکانی شێوەی هەڵسوکەوتم خستە ژێر پێ و گشت بانگهێشتکراوەکانی ترم لەبەرچاو نەگرت و چەند سەعاتێک لەگەڵ پسپۆڕی ناوبراو گفتوگۆم کرد. نیوەشەو بەسەردا هات و من خواحافیزیم لە هەمووان کرد و بەڕێکەوتم. پسپۆڕەکە لەلای خاوەن ماڵ زۆر باسی منی کرد و وتی وەهام و وەهام. لە کۆتاییدا ئەمەشی خستە سەر کە من یەکێکم لە باشترین قسەکەران. من قسەبێژێکی سەرنجڕاکێشم؟ من؟ ئاخر بۆ؟ من کە تەنانەت وشەیەکیشم نەوت، من نەمدەتوانی قسەیەک بکەم، مەگەر ئەمەی کە بابەتی وتووێژەکە بگۆڕم، چونکە من هیچ زانیارییەکی ئەوتۆم دەربارەی گژ و گیان نییە. بەڵام من یەک کارم کرد، ئەویش ئەوە بوو کە بەو پەڕی هەستمەوە گوێم لە قسەکانی دەگرت و چونکە بە واقیعی دەربەستی قسەکانی بووبووم و ئەویش ئەم ڕاستییەی درک کردبوو، ئەم ڕاستییە بووە هۆی ئەوەی کە خۆشحاڵ بێت، چونکە ئەم شێوازە گوێگرتنە باڵاترین جۆری چاکە و هەستە کە کەسێک بەرامبەر بە کەسێکی تر دەریدەبڕێت. جەک وود فورد لە کتێبی بێگانە لەگەڵ ئەویندا دەنووسێ، لە نێوان مرۆڤەکاندا ژمارەیەکی کەم هەن کە لە بەرامبەر پیاهەڵدان و چەورزمانی شاراوەدا لە کاتی گوێڕایەڵبوون لە گفتوگۆیەکی قووڵ بتوانن خوێنساردی و لەسەرخۆبوونیان بپارێزن. من لەوەش تێپەڕم کرد کە تەنها سەرسامی قسەکانی ئەو بم، بەڵکو بەو پەڕی دەستبڵاویەوە باسم کردن و ستایشم کردن. من بەوم وت کە وتەکانی زۆر بەسوود و سەرگەرم کەر بوون، بە واقیعیش وەها بوون، بەوم وت، حەزم دەکرد لە بواری گژ و جاشدا زانیاریم هەبوایە. بەڕاستیشم بوو. پێم وت حەزم دەکرد لەگەڵ ئەودا لە سەوزەڵانیدا پیاسەم بکردایە و بە واقیعی دەبوو ئەم کارە بکەم. پێم وت دەبێت دووبارە سەردانی بکەم. دەبێت هەر سەردانیشی بکەم. لە کۆی ئەم شێوازەی مامەڵەیەدا ئەوەی دەستکەوت کە وابزانێت من قسەکەرێک و بەزمخۆشکەرێکی چاکم لە کاتێکدا من تەنها گوێگرێکی چاک بووم و هانم دەدا تا قسە بکا چەند نهێنیەک لە چاوپێکەوتنێکی سەرکەوتووی بازرگانیدا خۆی حەشارداوە لەسەر بنەمای بیروڕای لێکۆڵەری ڕووخۆش چارلس دال ئیلیوت ئەو نهێنیەی کە لە دیدارێکی بازرگانی سەرکەوتوودا بوونی هەیە سەرنجێکی تەواو بۆ وتەکانی ئەو کەسەی کە قسەتان بۆ دەکات ئەم نهێنیە زۆر گەورە و گرنگە هیچ شتێک بە ڕادەی ئەم کارە نابێتە هۆی خۆشحاڵی و خۆشکەیفی بەرامبەر بە ڕای ئێوە ئەم مەسەلەیە زۆر سەرەتایی نییە؟ بۆچی نا؟ چونکە بۆ دۆزینەوەی ئەم نهێنییە پێویست ناکات چوار ساڵ لە هارڤاردا بخوێنیت. منیش و ئێوەش کۆمەڵە بازرگانێک دەناسین کە دووکانی گەورە و فراوان بە کرێ دەگرن، کاڵاکان بە نرخێکی هەرزان و گونجاو بۆ موشتەرییەکان بە جوانترین شێواز دەڕازێننەوە و سەدەها دۆلار خەرج دەکەن و پڕوپاگەندە دەکەن و لەگەڵ ئەمەشدا کەسانێک وەک فرۆشیار دادەمەزرێنن کە عەقڵ و شعورێکی ئەوەندەیان نییە کە گوێگرێکی باش بن. فرۆشیارانێک کە قسە بە مشتەری دەبڕن دەچن بە گژیدا توڕەی دەکەن و لە دوکانەکە دەیکەنە دەرەوە، سەیری ئەم ئەزموونەی جیم سین وتن بکەن، ئەم داستانەی لە یەکێک لە پۆلەکانی مندا گێڕایەوە. وتن دەستێک جلی لە فرۆشگایەکی نیۆیۆرک کڕی، پاش کڕین دەرکەوت کە جلوبەرگێکی بە کەڵک و سوود نییە، چونکە یەخەی چاکەتەکەی ڕەنگی دەدایەوە و یەخەی کراسەکەی ڕەش دەکرد. ئەو قاتەکەی بردەوە بۆ فرۆشگاکە و ڕەخنەی خۆی بۆ فرۆشیارەکە ڕوون کردەوە. بەڵام فرۆشیارەکە قسەی پێ بڕی و بە ئاهەنگێکی بێ ئەدەبانەوە وتی، ئێمە زیاتر لە هەزار قات لەم قاتانەمان فرۆشتووە و تۆ یەکەمین کەسی کە گلەیی دەکەیت. وشەکانی فرۆشیارەکە ئەمە بوو، بەڵام ئاهەنگی دەربڕینی زۆر خراپتر بوو لەمە. ئەو بە خۆ عاجز کردنەوە بەردەوام بوو وتی، تۆ درۆ دەکەیت. وا دەزانی دەتوانی بمانخەڵەتێنی و کڵاومان کەیتە سەر؟ زۆر باشە لەم حاڵەتەدا یەک دوو شتت پیشان دەدەم. لە کاتێکدا کە فرۆشیارەکە لەگەڵ موشتەری مشت و مڕی دەکرد، سەر و کەللەی فرۆشیارێکی تر دەرکەوت و وتی، هەموو قاتەکان لە سەرەتاوە کەمێک ڕەنگ دەدەنەوە و هیچی لێ ناکرێ، بە تایبەتی کاتێک کە پەیوەندی بە یەخەوە هەبێ، ئەم کەم و کورتییە لە ڕەنگی قاتەکەدایە. وتن کە ئەم چیرۆکانەی دەگێڕایەوە وتی، لەم کاتەدا من بە تەواوەتی لە حاڵەتی ئاسایی دەرچووبووم و وروژابووم. فرۆشیاری یەکەم دەربارەی ڕاستگۆیی من شک و گومانی دەکرد و فرۆشیاری دووەم وتی گوایە قاتەکەم دەستی دووەمە، لەم بارودۆخەدا خەشم و توڕەیی من گەیشتە ئەو پەڕی و دەمویست قاتەکە بچێژم بەسەریاندا کە لە پڕ سەر و کەللەی بەڕێوەبەری فرۆشگا دەرکەوت ئەو لە کاری خۆیدا شارەزا بوو لە ئەنجامدا شێوەی ڕەفتاری من بە تەواوەتی گۆڕدرا ئەو موشتەریەکی توڕەی گۆڕی بە موشتەریەکی خۆشحاڵ و ڕازی بەڕاست ئەو چۆن توانی ئەم کارە بکات بەهۆی یەکەم ئەو لە سەرەتاوە تا کۆتایی بەبێ ئەمەی کە قسەیەک بکات گوێی لە چیرۆکەکە گرت کە باسم کرد. دوو کاتێک کە چیرۆکەکەم باس کرد دووبارە دوو فرۆشیارەکە قسە بهێننە ناو قسە و خۆیان دەرخەن و ئەو لە گۆشەنیگای منەوە کەوتە مشتومڕ لەگەڵ ئەواندا و نەتەنها ئاماژەی بەو خاڵە دا کە یەخەی کراسەکەی من بەهۆی ڕەنگدانەوەی یەخەی قاتەکەوە بووە و دەبێت بگۆڕرێت بەڵکو پێویستە هیچ شتێک لەم فرۆشگەیەدا نەفرۆشرێت مەگەر بەو پەڕی ڕازی بوونی موشتەریەکانەوە سێم ئەو دانی پیانا کە نەزانێت ئەم عەیبە چییە و بەو پەڕی سادەییەوە وتی دەتانەوێت چی لەم قاتە بکەم هەرچی ئێوە بفەرموون من وا دەکەم. بەڕێزوتن وتی، هەرچەندە لەوەو بەر بوو کە دەمویست بڵێم ئەم قاتە لەعنەتیە هەڵنەگرنەوە بەڵام بە قسەکانی بەڕێوەبری فرۆشگا شێوەی ئاکار گۆڕدراو وەڵامم دایەوە من دەمەوێت بزانم ئێوە چ ڕێنمونیەکم دەکەن دەمەوێت بزانم ئایا ئەم حاڵەتە کاتیە و دەتوانم چارەیەکی بۆ پەیدا بکەم ئەو پێشنیاری کرد یەک هەفتەی تر ئەو قاتە لەبەر بکەم ئەگەر ئاکامی هەر بەو جۆرە بوو ئەوا بیگەڕێنمەوە و قاتێکی تر وەربگرم پاشان لەو جۆرە ڕووبەڕووبوونەوەی ئەو دوو فرۆشیارە داوای لێبوردنی لێکردم. منیش زۆر بە خۆشحاڵی و ڕازیبوونەوە لە فرۆشگاکە هاتمە دەرێ و قاتەکە تا کۆتایی هەفتەکە چیدی ڕەنجی نەدایەوە و من سەر لە نوێ متمانەم بەو فرۆشگایە بۆ گەڕایەوە. هیچ جێی سەرنج نییە کە بەڕێوەبەری فرۆشگەی ناوبراو ببێتە سەرۆک و ژێردەستەکانی تا کۆتایی تەمەنی هەروا بە ژێردەستەیی بمێننەوە و تەنانەت پلەشیان دابەزێت و بخرێنە بەشی دەستەبەندیکردنەوەی کاڵاوە تاکو هەرگیز ڕووبەڕووی موشتەری نەبنەوە. خراپترین. ڕەخنەگر و تانە و تەشەرلێدەر لە بەرامبەر گوێگرێکی لەسەرخۆ و مەنتیقی هێمن و هۆگر دەبێت، کاتێک کە گوێگر بێدەنگ بێت ئەوا گلەییکەر هەر وەک ماری کۆبرا پان دەبێتەوە و ژەهرەکەی خۆی لە ناوەوە بۆ دەرەوە دەڕشێنێتەوە. چەند ساڵ لەمەوبەر کۆمپانیای تەلەفۆنی نیۆیۆرک بۆی دەرکەوت کە ڕووبەڕووی یەکێک لە موشتەرییەکانی بۆتەوە کە جنێوی سووکی بە تەلەفۆنچییەکە داوە. مشتەری ناوبراو قاو قیژێکی نابۆوە و تەهدیدی دەکرد کە دەزگای تەلەفونەکە لە ڕەگەوە دەردەکێشێ. ئەو ئامادە نەبوو هەندێک لە بڕی تێچوو بدات، چونکە ئەوەی بە ناڕەوا دەزانی ئەو چەندەها نامەی بۆ ڕۆژنامەکان نووسی و چەندەها جار شکاتی کرد. بەڕێزان سەرەنجام یەکێک لە شارەزاترین کارمەندانی کۆمپانیای تەلەفون بۆ چاوپێکەوتن لەگەڵ ئەم تۆفانی خەشمەدا کەوتە ڕێ. ئەم کارمەندە لە کاتێکدا سەری داخستبوو، تام و چێژێکی تەواوی لەو جنێوانەی ئەو دەبرد. سەر تا پێی گوێ بوو، لە بەرامبەر هەر قسەیەکی ئەودا تەنها بەڵێی دەگوت و لەمەڕ ئەو هاودەردی دەردەبڕی. ئەم ڕاسپێردراوەی تەلەفون کە ئەزمونەکانی خۆی لە یەکێک لە پۆلەکانی مندا باس دەکرد وتی، ئەو هەروا بەردەوام جنێوی دەدا و منیش ماوەی سێ سەعات گوێم لە قسەکانی گرت. لەگەڵیدا چوار جار چاوپێکەوتنم کرد و بەر لەوەی چاوپێکەوتنی چوارەمم تەواو بێ، بۆ ئەندامی ڕێکخراوێک کە کابرای هەڵچوو بەنیاز بوو بونیادی بنێ، ئەو بۆ ئەم ڕێکخراوە ناوی ئەنجوومەنی پشتگیری لە هاوبەشانی تەلەفوونی هەڵبژارد. من هێشتا ئەندامی ئەم ڕێکخراوەیەم و تا ئەو جێگەی کە زانیاریم هەیە بێجگە لە بەڕێز ئیکس من تەنها ئەندامی ئەم ڕێکخراوەم. بەڕێزان ڕاسپێرراوی تەلەفوون لە بەردەمی قسەکانیدا وتی، من گوێم لێگرت و لە هەموو چاوپێکەوتنەکاندا لەمەڕ هەر بوارێک هاودەردی خۆمم بۆ دەربڕی. ئەو هەرگیز کارمەندێکی تەلەفوونی نەدیبوو کە بەم جۆرە ڕەفتاری لەگەڵ بکا. هەر بۆیە ڕەفتار و ئاکاری لەگەڵ مندا دۆستانە بوو. ئەو مەبەستەی کە چاوپێکەوتنە ناوبراوەکانی بۆ سازدرابوو، نە لە چاوپێکەوتنی یەکەم و نە دووهەم و نە سێیەمدا باسم نەکرد. تەنها پاش تەواوبوونی چاوپێکەوتنی چوارەم پێم وت کە بە چ مەبەستێکەوە چوومەتە سەردانی ئەو. ئەویش دەستبەجێ هەموو قەرزەکانی خۆی پێشکەش کرد، بۆ یەکەم جار شکاتەکەی خۆشی لە کۆمیسیۆن وەرگرتەوە. لە ڕواڵەتی کێشەکەدا بەڕێز ئیکس خۆی وەک قوربانییەک دەهاتە پێش چاو کە لە بەرامبەر پارەکێشانەوەی بێڕەحمانە لە مافی گشت بەرگری دەکا. بەڵام لە ناوەرۆکدا دەیویست گرنگبوونی خۆی بسەلمێنێ. لە سەرەتاوە هەستی گرنگبوونی خۆی بە پەلەقاژێ و شکاتکردن بەدەستهێنا. بەڵام کاتێک کە نوێنەری کۆمپانیا هەستی گرنگبوونی ئەوی دووپات کردەوە، ئەوا شکاتە خەیاڵییەکانی ئەویش بوون بە هەڵم و لەبەین چوون. چەند ساڵ لەمەو پێش موشتەرییەکی تووڕە هێرشی کردە سەر نووسینگەیەکی ژولین ف. دتمەر دامەزرێنەری کۆمپانیای خوری. دتمر کە پاشان بوو یەکێک لە گەورەتین دابەشکارانی قوماشی خوری لە نێوان بەرگ درۆکاندا. بەڕێز دتمر بەمنی وت. ئەم کەسە پانزە دۆلار قەرزاری ئێمە بوو. موشتەری نکوڵی دەکرد، بەڵام ئێمە دەمانزانی کە هەڵە دەکات و بەم هۆیەوە ژمێریارەکەی ئێمە پێداگری دەکرد کە ئەو دەبێت بڕی ناوبراو بدات. پاش وەرگرتنی چەند نامەیەک لە بەشی ژمێریاریەوە موشتەری سەفەرێکی کرد بۆ شیکاغۆ، بەپەلە هاتە نوسینگەکەی من تاکو ئاگادارم کاتەوە کە نەک تەنها یەک دۆلار کاڵاش لە کۆمپانیای خوری دتمر ناکڕێ، من بە هۆگریەوە گوێم لە هەموو قسەکانی ڕاگرت، دەمویست قسەکەی پێ ببڕم بەڵام چونکە زانیم ئەم کارە دروست نیە ئەوا مەجالم دا هەرچی لە دڵی دایە بیڵێ، پاشان کە جۆش و خرۆشی نیشتەوە زۆر بە هێمنی پێم وت، لە مەی کە هاتوونەتە شیکاگۆ تا ئەم بابەتەمان پێ بڵێن زۆر مەمنونم، ئێوە بەم کارەتان چاکەیەکی گەورەتان لەگەڵ ئەنجام داوین، چونکە ئەگەر ژمێریارەکەی ئێمە ئێوەی ناڕەحەت کردبێت ئەوا دیارە کە موشتەریەکانی تریش دەڕەنجێت و ئەم کارەش بە زەرەری ئێمەیە، باوەڕ بکەن حەز و ویستی من بۆ بیستنی ئەم بابەتە زۆر زیاترە لەو حەزەی کە ئێوە بۆ دەربڕینتان هەیە، ئەمە کۆتا شت بوو لە دونیادا کە ئەو چاوەڕێی گوێبیست بوونی دەکرد. بەڕێز دتمەر بە هێمنیەک بەردەوام بوو وتی. وادەزانم کەمێک بۆر بووبوو چونکە ئەو هاتبووە شیکاگۆ تا یەک دوو بابەتم تێبگەیەنێت، بەڵام من لەبری ئەمەی کە لە ڕەقی لەگەڵ بکەم سوپاسیم کرد و بەڵێنم دا پێی و دڵنیام کردەوە کە پانزە دۆلارەکە لە دەفتەرەکەدا پاک دەکەمەوە و لەبیری دەکەم چونکە ئەو پیاوێکی زۆر وردە و دەتوانێت تەنها چاودێری یەک حیساب بێت لەکاتێکدا کە کارمەندانی ژمێریاری ئێمە دەبێت بە هەزارەها حساب ڕابگەن پێم وت دەتوانم بارودۆخی ئەو دەرک پێبکەم ئەگەر منیش لە بری ئەو بومایە بەبێ گومان وەها هەستێکم دەبوو، بەو پێیە کە ئەو چیدی ئامادە نەبوو شتومەک لە ئێمە بکڕێت، ئەوە چەند فرۆشگایەکی تری خوریم پێ ناساند. پێشتر کاتێک کە ئەو دەهات بۆ شیکاگۆ، پێکەوە خواردنی نیوەڕۆمان دەخوارد و ئەمجارەشیان بانگهێشتی ئەوم کرد بۆ خوانی نیوەڕۆ. ئەویش پێشنیارێکی گەورەتر لەوانەی ڕابوردووی پێشکەش کرد. ئەو کاتێک گەڕایەوە بۆ شارەکەی خۆی بە تەواوەتی نەرم بووبوو، چونکە وا بە نیاز بوو کە ئەویش هەر بە شێوەی ئێمە هەر بەو جۆرە ڕەفتار بکات، بۆیە چاوێکی بە حسابەکانی داخشاندبۆوە، بۆی دەرکەوت کە یەکێک لە پسوڵەکان نەچۆتە دۆسیە و بۆیە دیارە پارەکەی نەدراوە. سەرنج ڕاکێشتر ئەوە بوو کاتێک کە ژنەکەی کوڕێکی بۆ بەدی هێنا ناوی لێنا دتمر و بۆ ماوەی بیست و دوو ساڵ واتە تا کاتی مردنی هەروا بە هاوڕێ و مشتەری ئێمە مایەوە، چەند ساڵێک لەمەو پێش، کوڕێک کە لە کۆچبەرە هۆڵەندیەکان بوو پاش دەرچوونی لە قوتابخانە شووشە و پەنجەرەی دوکانێکی نانەوایی دەشۆری و بۆ ئەم کارە هەفتانە پەنجا سەنت کرێی وەردەگرت. ئەندامەکانی خێزانەکەی ئەو بە ڕادەیەک هەژار بوون کە ئەو هەموو ڕۆژێک بە سەبەتەیەکەوە دەچووە ناو شەقامەکان و پارچەی وردی خەڵوزی بەردینی کۆدەکردەوە کە لە فارگۆنی خەڵوزەوە دەکەوتنە ناو ئاوەڕۆکان. ناوی ئەم کوڕە ئیدوا دیوک بوو. ئەو شەش ساڵ زیاتر لە قوتابخانەی نەخوێند، بەڵام لە سەرەنجامدا بووە یەکێک لە سەرکەوتووترین سەرنووسەرانی گۆڤار لە مێژووی ڕۆژنامەنووسی ئەمریکا. ئەو چۆن ئەم کارەی کرد؟ داستانی ئەو دوور و درێژە، بەڵام دەکرێت چۆنیەتی سەرەتای پێشکەوتن و گەشەی کاری ئەو بە کورتکراوی بەیان بکرێ. ئەو بە بەکارهێنانی ئەو بنەمایانەی کە لەم بەشەدا ئاماژەی پێدراوە کەوتە سەر شاڕێگەی گەشە و بەرەوپێشچوون. ئەو تەمەنی سیانزە ساڵانە بوو کە قوتابخانەی بەجێهێشت و بە مووچەی شەش دۆلار و بیست و پێنج سەنت لە هەفتەیەکدا لە ویسترن یۆنین وەک بەردەست کاری دەست پێ کرد. بەڵام تەنانەت بۆ ساتێکیش لە داڵغەی خوێندن نەکەوت. دەیخوێندەوە و بەردەوام بوو. ئەو کرێی هاتوچۆشی پاشەکەوت دەکرد و تەنانەت هەندێک جار خواردنی نیوەڕۆی نەدەخوارد تا پارەی هەبێت تاکو بتوانێت فەرهەنگێکی زانیاری بەناوبانگی ئەمریکی بکڕێ. پاشان ئەو دەستی دایە کارێکی بێوێنە، شەرحی حاڵی پیاوە ناودارەکانی خوێندەوە و داوای لێکردن کە زانیارییەکی زیاتر دەربارەی قۆناغی منداڵی خۆیان بخەنە بەردەمی، ئەو گوێگرێکی باش بوو، پیاوە بەناوبانگەکانی هان دەدا لەگەڵ ئەودا دەربارەی خۆیان گفتوگۆ بکەن، ئەو نامەیەکی نووسی بۆ جیمز ئەلف گارفیڵد کە لەو کاتەدا هەوڵی دەدا پۆستی سەرەک کۆماری دەست بخات و پرسیاری لێکرد کە ئایا ئەمە ڕاستە کە لە دەورانی منداڵیدا لە کەناڵێکی ئاویدا بەلەمەکانی بەدوو خۆیدا ڕاکێشاوە؟ گارفیڵدیش وەڵامی نامەکەی ئەوی دایەوە، پاشان نامەیەکی بۆ ژەنڕاڵ گرانت نووسی و پرسیاری لەبارەی شەڕەکانیەوە لێکرد. ژەنڕاڵ گرانتیش نەخشەیەکی بۆ کێشا و ئەم کوڕەی کە تەنها چواردە ساڵ لە تەمەنی تێپەڕیبوو، بانگهێشتی کرد تا خوانێکی نیوەڕۆ میوانی ئەو بێت و ئەو پاش نیوەڕۆیەیان بە تەواوی بە قسەکردن بەسەر برد. نامەی بۆ ئەمەرسن نووسیبوو، ئەوی هاندا تاکو دەربارەی خۆی بۆی بدوێ. زۆری نەبرد کە ئەم کوڕە نامەبەرە لەگەڵ زۆرێک لە پیاوانی ناوداری ئەمریکادا پەیوەندی بەرقەرار کرد، بۆ نموونە کەسانێکی وەک ئەمرسن. فلیپس بروکس، ئولیورندل هولمز، لانگ فلو، خاتوو ئیبراهام لینکۆڵن، لوئیزامی ئالکوت، ژەنڕاڵ شرمان و جیفرسۆن دیوس لەگەڵ ئەودا نامەگۆڕینەوەیان هەبێت. ئەو نەک تەنها لەگەڵ ئەم کەسایەتیانەدا نامەگۆڕینەوەی دەکرد، بەڵکو لەگەڵ ئەمەی هەلێکی بۆ بڕەخسایە وەک میوان سەردانی خانوەکانی ئەوانی دەکرد. ئەم ئەزمونە لەودا متمانە بەخۆبونی دروست کرد، چونکە ئەم کەسانە لەودا وەها هیمەتێکی باڵایان بەدیهێنا کە ژیانی ئاوەژو بو. دەبێت ئەو خاڵەش دوبارە بکەمەوە کە هەمو ئەم پێشکەوتنانەی تەنها لەبەر ئەوە دەستکەوت کە ئەو بنەمایانەی لەم کتێبەدا باسکراوە بەکاربرد و سوودی لێ وەرگرتن. ئیسحاق فێ مارکۆس سن کە پێدەچێت بەرجەستەترین و لێهاتووترین کەسێکە کە لەگەڵ کەسانی ناوداردا چاوپێکەوتنی کردووە دەڵێ، زۆرێک لە تاکەکان ناتوانن سەرنجی کەسی بەرامبەر بەلای خۆیاندا ڕابکێشن، چونکە بەوردی گوێ لە قسەکانیان ناگرن. ئەوان بە ڕادەیەک لە بیری ئەوەدا بوون کە پاش ئەو پرسیارەی کە کردوویانە پرسیارێکی نوێتر بکەن کە گوێیان ئامادەی بیستنی قسەکانی بەرامبەر نییە. زۆرێک لەم چاوپێکەوتراوانە بە منیان وتووە، ئەوان گوێگری چاکیان بە لاوە پەسەندترە تا قسەکەرێکی باش، بەڵام وا دێتە بەرچاو بەهرەی گوێگرتن وەک هەر بەهرەیەکی باشی تر زۆر دەگمەنە. نەک تەنها پیاوانی گەورە تینووی قسەکردنن لەگەڵ گوێگرە باشەکاندا، بەڵکو کەسە ئاساییەکانیش هەر بەم جۆرەن. جارێکیان ڕیدز دایجست نووسی، زۆرێک لە خەڵکان دکتۆر بانگهێشت دەکەن بۆ چارەسەریان لە کاتێکدا ئەوەی کە ئەوان پێویستیان پێیەتی، گوێگرانێکی دڵسۆزن کە گوێ لە دەردی دڵیان بگرێ. لە تاریکترین ساتەکانی شەڕی ناوخۆی ئەمریکادا لینکۆڵن نامەیەکی بۆ دۆستێکی لە ئیسپرینگفیلد، ئیلینویس نووسی و داوای لێ کرد کە بێت بۆ واشنتۆن. لینکۆڵن وتی، کۆمەڵە کێشەیەکی هەیە کە دەیەوێت بە یارمەتی ئەو چارەیان بکا. دراوسێی کۆنی ئەو هاتە کۆشکی سپی و لینکۆڵن لەگەڵیدا چەندەها سەعات دەربارەی ئەمەی کە ئایا ئەو بە باشی دەزانێ ئاگاداری ئازادبوونی بەندەکان ڕابگەینێت یاخود نا، کەوتە مشتومڕەوە. لینکۆڵن هەموو ئەو بەڵگانەی کە دژی ئەم کارە بوون بە وردی خوێندەوە و پاشان تێکڕای ئەو نامە و وتار و ڕۆژنامانەی خوێندەوە کە بڕێکیان دژ بە ئازادی بەندەکان و هەندێکیشیان لەگەڵیدا بوون. بەڕێزان لینکۆڵن پاش ئەوەی کە ماوەیەکی زۆر لەگەڵ هاوڕێ کۆنەکەی خۆیدا قسەی کرد، لەگەڵی تەوقەی کرد و خواحافیزی لێ کرد و بەبێ ئەوەی کە ڕای بپرسێ ئەوی ناردەوە بۆ ئیلینویس. لینکۆڵن لە واقیعدا لەم میانەیەدا تاکە قسەکەر بوو. دەردی دڵ کردن و گفتوگۆ کردن بیری ڕۆشن کردبۆوە. ئەم هاوڕێ کۆنەی وتی، وا دەهاتە بەرچاو کە پاش ئەو هەموو قسەکردنە لینکۆڵن هەستی بە ئارامشێکی زیاتر دەکرد. لینکۆڵن نەیدەویست لەگەڵ کەسێکدا ڕاوێژی کردبێت. ئەو تەنها پێویستی بە گوێگرێک هەبوو تا لەگەڵ ئەودا هاودەردی بکا، تاکو لەو بارە قورسەی کە لەسەر شانی بوو ئاسووتە بێ. ئەمەیە ئەو شتەی کە ئێمە هەموومان لە کاتی ڕووبەڕووبوونەوەی کێشە و گرفتارییەکانماندا پێویستمان پێیەتی. ئەمەیە ئەو شتەی کە زۆربەی کات موشتەرییەکی توڕە و کارمەندێکی ڕەنجاو و یاخود دۆستێک کە هەستی بریندار بووە پێویستی پێیەتی. ئەگەر دەتانەوێت بزانن کە چۆن دەتوانن کەسێک لە خۆتان تەرە بکەن و ناچاری بکەن لە پشت سەرتان بە ئێوە پێبکەنێت و بە گاڵتەجاڕ سەیرتان بکا بە پێی ئەم دەستوورە کار بکەن. هەرگیز بۆ ماوەیەکی دوور و درێژ گوێ لە قسەکانی مەگرن. بەردەوام هەرێوە قسە بکەن و قسەکەرێکی تاک بن. ئەگەر ئێوە بیرۆکەیەکتان هەیە و لایەنی بەرامبەریش خەریکی قسەکردنە، قسەکەی پێ ببڕن و مەهێڵن ئەو بابەتەی کە باسی دەکا کۆتایی پێ بێنێ، واتە خۆتان دەرخەن کە لەو وریاترن و کاتی ئەوەتان نییە گوێ لەو قسە هیچ و پووچانەی ئەو ڕابگرن، ڕاستەوخۆ باز بدەنە ناو قسەکانی و لە ناوەڕاستی ڕستەدا قسەی پێ ببڕن. ئایا کەسانێک دەناسن کە وەها ڕەفتارێکیان هەبێ؟ بەداخەوە من دەناسم و خاڵی سەرنجڕاکێش ئەوەیە کە ناوی ئەو کەسانە لە نێوان کەسانێکدا دیارە کە سەروکاریان بە کۆمەڵگایە. ئەمانە هەموویان سوورن، سوورێک کە مەستی بادەی خۆپەرستین و خۆیان لە کەسانی تر بە گرنگتر دەزانن. پیاوێک کە تەنها دەربارەی خۆی قسە بکا، لە واقیعدا تەنها لە بیری خۆیدایە، بەپێی قسەی دکتۆر نیکلا موری باتلەر، سەرۆکی زانکۆی کۆڵۆمبیا. پیاوێک کە تەنها لە بیری خۆیدایە، پیاوێکی بێ پەردەیە و ئەگەرچی بڕوانامەی باڵاشی هەبێ. هەر بۆیە ئەگەر دەتانەوێت قسەکەرێکی چاک بن، ئەوا دەبێت گوێگرێکی ورد بن. هەر بەو جۆرەی کە خاتوو چارلز نورد هاملی دەڵێ، بۆ ئەوەی جێی سەرنج بن، دەبێت سەرەنجامتان بۆ خەڵک هەبێ. دەبێت پرسیارگەلێکی وەها لە بەرامبەر بکەن کە ئەو بە زەوق و خۆشحاڵییەوە بتوانێت وەڵام بداتەوە. دەبێت بەرامبەر هان بدەن دەربارەی خۆی و سەرکەوتنەکانی قسە بکا. لە بیرتاندا هەبێ، پیاوێک کە ئێوە قسەی لەگەڵ دەکەن، سەد جار زیاتر لە ئێوە دەربەستی خۆی و خواستەکانی و کێشەکانیەتی. ئەو دانئێشەیەی کە ئەو هەیەتی بۆ ئەو زۆر گرنگترە لە وشکە ساڵی چین کە بوە هۆی لەناوچونی ملیۆنەها کەس تومەڵێک لە ملیدا بە قەدەر زیاتر لە چل بومەلەرزەی ئەفریقا سەرنجی ڕادەکێشێ. جارێکی تر کە لە گفتوگۆیەکدا بەشدار دەبن ئەم بابەتە لەبیر نەکەن. کەواتە ئەگەر دەتانەوێت خەڵک ئێوەی خۆش بوێ بنەمایەکی تر ئەمەیە گوێگرێکی باش بن و کەسانی تر هان بدەن تا لە بارەی خۆیانەوە قسە بکەن.